بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. بژی استعمار ئەمە لە سایەی سەری پارتی و یەکێتی و احتلالی تازەوە کە لە دوو هەزار و سێ ئەمریکا هاتە ناو عێراقەوە و کوردستانیش بەشێکە لەو کە داگیری کرد پێش پەنجا ساڵ لە گوند و شار خەڵک دەیوت با بڕووخێ سەرمایەدار. مردن و ڕووڕەشی و نەمان بۆ نۆکەرانی ئیستیعمار. کەچی کاتێ بەسر پێرار کە کوردێکی موستەزعەفی کەرکووکی لە ماڵی خۆی بە سووکی لەگەڵ زارۆی بچووکی کەوتە هاوار مردن بۆ ڕێباز و هەستی هێزی ئیمپریالیستی، با بڕوخێ ئیستکبار، مردن و ڕوڕەشی و نەمان بۆ نۆکەرانی ئەمریکا و دارو دەستی. هێزی پارتی و یەکێتی بە تۆمەی تیرۆریستی کیسەی ڕەشیان کردە سەری و زنجیریان کردە دەست.